جا تۆ چوزانی شەوی بەفەڕ کامەیە و چ خێر و بەرەکەتێکە؟ لەیلە القەدر خەیر من ئەلف شەهڕ شەوی قەدری بەڕێز لە هەزار مانگ ڕێزدار و خێردارترە، واتە پاداشتی عیبادەت و خودا پەرستی ئەو شەوە بێ سنوورە. واتە، ئەوەی شەوی قەدر بە خوداپەرستی و یادی خودا بباتە سەر، بە ئیمان و باوەڕی دامەزراو و بە تەما بوونی پاداشت و ڕەحمەت، خودای گەورە لە هەموو گوناهانی ڕابردووی خۆش دەبێت.